زەویماندا دەڵێین گەر بمانتوانیایە پەروەردگارا هێندەی بارینی دڵۆپی باران و بەفر و تەرزەکان دەبوو بمان وتایە الحمدللە بەڵام الحمدللە پەروەردگارە شکر و ثنا و ستایش بۆ تۆ لەسەر نیعمەتی ئیمان و ئەمن و ئاسایش و باران و سەرجەم نیعمەتەکانی تۆ. خۆشەویستانم، دوای ئەوەی پێکەوە لە بەردەم مشتێک ئاو یان پەرداخێک ئاودا هەڵوەستەمان کرد و ئەم نیعمەتەی خوای پەروەردگارمان خاوەنی نیعمەتەکە کە اللە یە سوپاسیمان کرد، لەم هەفتەیەدا پێم خۆشە پێکەوە لە بەرامبەر مشتێک لە خۆڵدا پێکەوە هەڵوەستە بکەین و وتاری ئەم هەفتەیەمان لە گڵەوە بۆ گڵ من التراب إلى التراب پند و ئامۆژگاریەکان و وانە و عیبرەت وەرگرتن لە گڵکە خوای پەروەردگار ئێمەی لێ دروست کردووە لە خزمەتتاندا دەبین سەرەتا هەموو لایەکمان دەبێ بزانین کە خوا سبحانه وتعالی ئایاتی زۆرە لەسەر زەویدا پەروەردگارمان دەفەرموێت ومن آياته أن خلقكم من تراب یەکێک لە ئاەتەکان و دەسەڵاتی خوای میهرەبان ئێوەی دروست کردووە لەگەڵ ثم اذا انتم بشر تنتشرون ئەی مرۆڤایەتی کاتێک ڕێدەکەن بەسەر زەویدا و خاوەنی هەزاران ڕەنگ و زمان و پێگە و کەسایەتین لەسەر زەویدا سەرەتاتان بریتیە لەوەی کە باوکتان خوا سبحانه وتعالی دروستی کردووە لەگەڵ هەر کەسێک لە ئێمە گەر گومانی هەیە با بچێ بخوێنێتەوە و دیراسە بکات کە سەرەتای مرۆڤ و مرۆڤایەتی لە گڵەوە دەستی پێکردووە ئەی کێ لە ئێمە گومانی هەیە لەوەی کە ڕۆژێک ساتێک لەم سەر شانۆی زەویەدا بوونی نەبووە حين من الدهر لم يكن شيئا مذكورا هەر کەسێک لە ئێمە سەیری ناسنامەکەی خۆی بکات بزانێت پێش لە دایک بوونی پێش ئەوەی لە سکی دایکیدا جێگیر بێ ئایا کەسێک و پیاوێک بوو ناوێکی هەبوو ڕنگ و ڕوخسارێکی هەبوو بێگومان نەخێر کەواتە دەبێ هەموو کەسێک لە ئێمە بیر بکەینەوە لە دەسەڵاتی خوای میهرەبان کە ئێمەی چۆن دروست کردووە خۆشەویستانم ئەم زەویەی کە ئێمە لەسەری دەژین نیعمەتێکی گەورەی خوای میهرەبانە پێویستە من و تۆی مسلمان بیر لەوە بکەینەوە کە خوا لە نێو ئەو هەموو هەسارەدا بۆ زەوی کردووە بە ئارامگا و شوێنی حەوانەوە بۆ مرۆڤایەتی؟ ئایا ئەم زەویەی کە خوای پەروەردگار کردوویەتی بە شوێنی حەوانەوە لە بەرامبەریدا لە دووتوێی قورئاندا هەڵوەستەمان کردووە لە کاتێکدا خوا سبحانە وتعالی لە قورئانی پیرۆزدا چوار سەد و شەست و دوو جار وشەی الارض زەویمان بۆ دێنێ؟ هەشتا جار و زیاتر لە قورئانی پیرۆزدا خوای پەروەردگار زەویمان بە نیعمەت و بە ڕەحمەت و بە بەرەکەت بۆ ناو دێنێ ئایا بیرمان کردوتەوە لەوەی کە ئەوە کێیە زەوی ڕاخستووە و کردوێتی بە ئارامگا بۆ مرۆڤایەتی بێگومان ئەوە خوایە سبحانه وتعالی کە ئەم زەوییە گەورە، قورس و زۆر بە پڕبەها و بەنرخەی بۆ من و تۆ ڕام کردووە و تەسلیم کردووە، پێم خۆشە سەرنجی عەقڵی ئێوەی بەڕێز و سەرجەم مسوڵمانان ڕابکێشم بۆ ئەوەی کە ئەم هەسارەی کە هەڵواسراوە، ئەم هەسارەی کە هەموو بە بەردەوامی دەسوڕێتەوە بە دەوری خۆیدا و پاشانیش ڕۆژ و مانگ و هەفتە و ساڵ و سوڕانەوەیەک سوڕانەوەکانی کەش بەردەوامی بە ژیان دەبەخشێت ئایا دەزانن چۆن پێوانە کراوە و وەزنی هەم ئەم هەسارەی زەویە چەنێکە شەش هەزار ملیۆن ملیۆن ملیۆن تەن کێش و قورسایی ئەم هەسارەیە کە من و تۆ لەسەری دەژین بەڵێ عەزیزانم پێم خۆشە لەنێو ئەم هەسارە گەورەیەدا بچووک لە بەرامبەر مشتێک لە گڵ و لە خۆڵدا لە دەسەڵاتی خوای پەروەردگار بکۆڵینەوە و ورد ببینەوە و دەسەڵاتی خوای میهرەبانمان ببینین خوای پەروەردگار دەفەرموێت لە بەرامبەر ئەم زەویەدا قلیلا ما تشکرون کەمێک کەمێکتان سوپاسگوزاری ئەم نیعمەتەی خوای پەروەردگارن ئەوە زاتی ئەڵڵایە جل جلاله کە بۆ خۆی دەفەرموێت الذي جعل لكم الأرض فراشا ئەوە کێ زەوی کردووە بە فەرش ئەوە خوایە سبحانه وتعالى لمن دبرسيت أمن جعل الأرض قرارا سيدي مشانب كان مسلمانان فراش فرش قرار آرامقا هێمن هادئ لەسەر خۆ بۆ ئێوەی مسلمانان أمن جعل الأرض قرارا وجعل خلالها أنهارا وجعل لها رواسيا وجعل بین البحرین حاجزا پەروەردگار پرسیارمان لێ دەکات ئەوە کێیە زەوی جێگیر کردووە ئەوە کێیە کانی و ئاوی لەسەر زەویدا بۆ هەڵقوڵاندوون ئەوە کێیە کانیاوەکان تێکەڵاو ناکا و ئاوی سازگار و شیرینی بۆ ئێوە دابین کردووە ئەوە کێیە شاخەکانی چەقاندووە و وەکو مێخێک بۆ ڕاگرتنی زەوی؟ خوای پەروەردگار دەفەرموێت، ئەمە دواندنە لەگەڵ عەقڵ و ژیریدا موسڵمانانی بەڕێز. ئەئیلاه مع اللە. هەیە خاوەن دەسەڵاتێ لەگەڵ پەروەردگارە هەڵسوڕێنەری ئاسمانەکان و زەوی و ڕاگری شاخ و ڕاگری دەریاکان بێت خوای پەروەردگار لێمان دەپرسێ دەبێ من و تۆی مسلمانیش وەڵام بینەوە چونکە خوای پەروەردگار دەفەرموێ أإله مع الله بل أكثرهم لا يعلمون زۆرینەتان نازانن دەسەڵاتی خوای پەروەردگار نیعمەتی زەوی نیعمەتی شاخەکان نیعمەتی دەریاکان ڕێژەی وشکایی ڕێژەی ئاو ڕێژەی ئاوی سازگار نایناسن بۆیە سوپاسی خاوەنەکەی ناکەن کە ئەڵڵایە جل لە جەلالوه بەڵێ مسلمانانی ئازیز گومانی تێدا نییە ئایەتەکان چوار سەد و شەست و ئەوەندە ئایەت بێگومان چەندین وتاری دەوێ کاتێک مانیوێ باسی نیعمەتی زەوی بکەین بەڵام وەرن پێکەوە با لە بەرامبەر کەمێک لەگەڵدا با لە جەستەی خۆماندا با لە خاک و نیشتیمانی خۆماندا ورد ببینەوە و دەسەڵاتی پەروەردگارمان ببینین برای مسلمانم خوشکی مسلمانم گومانی تێدا نییە کە پێکهاتەی ئەم بوونەوەرە چوار عونسوری سەرەکی لەخۆ دەگرێ، ئاو، گڵ، هەوا و ئاگر. پەیامی پێخەمبەران علی نبینا و علیهم الصلاة والسلام هەر هەموویان تەئکید لەوە دەکەنەوە کە دەبێ موسوڵمان، دەبێ مرۆڤ هەڵگری سیفاتەکانی ئاو و خۆڵ بێ. بەرەی عیبادالرەحمان ئەوانەن کە هەڵگری سیفاتی ئاون، هەڵگری سیفاتی گڵن، بەڵام هەڵگری بەرەی شەیتان، بەرەی ئیبلیس، بەرەی ئەحزابی شەیتان، ئەوە فووکردنە خەڵکی و ئاگربەردان لە ژیان و لە دونیا و لە قیامەت و لە ماڵی خەڵکی کار و پیشە و سیما و سیفەتیانە. ئەوە کێ بوو ڕەخنەی گر لە دەسەڵاتی خوای پەروەردگار یەکەمین کەس لە نەسدا قسەی کرد یەکەمین دروستکراو لە بەرامبەر نەسدا ئیجتیهادی کرد ڕەئی خۆی هێنا لە بەرامبەر خوای پەروەردگاردا وەستایەوە ئەوە ئیبلیس بوو لە کاتێکدا یەکسەر بیری کردەوە و بەم جۆرە مامەڵەی کرد لە کاتێکدا من دروست کراوم لە ئاگر باشترم لە ئادەم کە دروست کراوە لە گڵ ئا لێرەوە بزانین کە خوای پەروەردگار ئێمەی لە گڵ دروست کردووە خێر لێرەدایە ئەفضەلیەت لێرەدایە بەردەوامی ژیانی مرۆڤ لەوەدایە کە هەڵگری صفاتی ئاو و خاک و گڵ بێت کە گومانی تێدا نییە بەڵام ئیبلیس لە نەسی خوای پەروەردگاردا ئیجتیهادی کرد ئیبلیس قیاسی کرد ئیبلیس لە بەرامبەر حکمی خوای پەروەردگارا وەستایەوە ئیبلیس ناوی گۆڕی ئیبلیس هات ئەنانیەتی هێنا پێشەوە کە بەڕاستی دەبێ من و تۆی مسڵمان فێر ببین کە ئەگەر بێت و لە بەرەی عیباد الرحمانە نەبین گومانی تێدا نییە دەچینە خانە و چوارچێوەی ئەحزابی شەیتان، بە نموونە دەبی بە کۆیلەی سیستەمێک کە پێی دەوترێ عەلمانییەت، کە عەلمانییەت بەرهەمی بۆ مرۆڤایەتی بریتییە لە حەیوانییەت، بریتییە لە شەهوانییەت، بریتییە لە ئەنانییەت، بریتییە لە دەجالییەت، بریتییە لە کەذابییەت، بریتییە لەوەی کە مرۆڤایەتی فێری درۆ دەکات، چەواشە لە مرۆڤایەتی دەکات، مرۆڤ دەکات بە ئاژەڵ لەگەڵ ڕێزمدا، مرۆڤ وا پێناسە دەکات، وا هان دەدات، سیستەمی بۆ مرۆڤایەتی بریتییە لەوەی کە وەکو ئاژەڵ لەسەر زەویدا ژیان بەسەر بەرن، کە گومانی تێدا نییە ئەمە پێچەوانەی مەنهەجی هەموو پێغەمبەرانە علی نبینا و علیهم الصلوة والسلام. کەواتە موسڵمانانی ئازیز من و تۆی موسڵمان دەبێ هەڵگری بەرەی عیباد الرحمان بین کە لە گڵەوە لە ئاوەوە سەرچاوەمان گرتووە خۆشەویستانم گومانی تێدا نییە ئێمە هەمووی نەوەی باوکێکین کە ئادەمە و دایکێکین کە حەوایە ئێستا هەر کەسێک لە ئێمە لە کاتێکدا بۆ خۆمان باوکین بۆ خۆی دایکە لە هەمان کاتا خاوەنی باوک و دایکین ئایا دەزانین باوکایەتی و دایکایەتی یانی چی؟ سەرنجی دایکانی بەڕێز ڕادەکێشم بۆ ئەوەی کە وشەی دایک، دال، ئەلیف، یا، کاف، وشەی باوکانی بەڕێز، باء ئەلیف واو کاف هەر یەکەیان چوارە ئەم چوار وشەی ئەم پیتانە چیمان پێ دەڵێ مسلمانانی ئازیز بزانن هەڵگری ئا و خاکن یان سیفاتی هەوا و ئاگر و سووتێنەر و ترساندن و تۆقاندنی تێدایە گومانی تێدا نییە وشەی دایک ئەو وشە گەورە و بەڕێز و پیرۆزەیە ئەو گەورە مەخلوقەی خوای پەروەردگارە کە لە ئاینەکەیدا دایک دایک دایک ئینجا مافی باوک دێ وشەی دایک چەند گەورەیە چەند قورسە بەڵام دال یەعنی دونیایەک لە میهرەبانی دونیایەک لە سۆز دونیایەک لە خۆشەویستی وشەی ئەلفەکەی یەعنی ئارامی یەعنی دڵنیایی یەعنی ئاسوودەیی یەئەکەیشی پێمان دەڵێ هی دایک بە هەمان شێوە دەبێ هەمیشە یارمەتیدان وەک باران بێ دایک یارمەتی بە چاوەڕێ نەبێ لە بەرامبەردا سوپاس بکرێ کافەکەیشی دایک واتە کۆشش قوربانیدان هیچ کاتێک نابێ ماندوو بێ لە ئەرکی دایکایەتی، کەواتە دایکی بەڕێزم، خوشکی بەڕێزم، هیچ تاجێک لەوە گەورەتر نییە بۆ تۆ کە لەسەر سەری نێیت و تاجی دایکایەتییە و شانازی پێوە بکە، تا تاجی پەروەردەکردنی منداڵە و کاری بۆ بکە و بۆی بژی، دایکی بەڕێزم. ئەی باوکان یانی چی؟ بە هەمان شێوە، باەکە یەعنی بڕیار یەعنی بوێری یەعنی بیروباوەڕی دروست یەعنی بەردەوامی یەعنی ئەوەی کە باوکان دەبێ زۆر زۆر لە ژیانیاندا بەردەوام بن بوێر بن بە هەمان شێوە وشەی واوەکەی با بڵێین چونکە ئەلفەکەی هەر وەکو دایک ئەویش دەبێ ئارامی ببەخشێ بەڵام باوک واوەکەی یانی وریا یانی وشیار یانی ئاگا بە دنیا ئاگا بە حەڵاڵ بە ئاگا بە حەرامەکان زانستی پێیە لەسەر پەرۆدەکردنی ماڵ و منداڵ کەسێکی وریایە دەزانێت فیتنەکان دەناسێت خۆی و ماڵ و منداڵی لە فیتنەکان ئاگادار دەکاتەوە بەتایبەتی کافەکەشی کافی باوک یەعنی خاکی بە وەک خاک کافی باوک یەعنی کۆڵنەدان کافی باوک بەهەمان شێوەی دایک دەبێ یەک دنیا لە ڕەنج لە ماندووبوون لە کۆششکردن لە کارکردن لە باوکدا ڕەنگ باتەوە کەواتە موسوڵمانانی ئازیزم ئەمەی کە وتم گومانتان نەبێ لەوەی کە خوای پەروەردگار دەفەرموێ منها خلقناکم وەرنەوە سەر مشتە خۆڵەکەی نێو مشتمان منها خلقناکم لێلە لێرەوە لەمە دروست کراوین جارێکی دیکە دەچینەوە ناو دایکە گەورەکەمان کە زەویە جارێکی دیکە لە زەویەوە دێینە دەرەوە و خوای پەروەردگار دەمانهێنێتەوە سەر شانۆی ژیان، بۆیە بەڕاستی شاعیرانی کورد زۆر جوان تێگەشتوون لە مانای خاک و گڵ و زۆر جوانە خیام، خیامی شاعیر زۆر جوان پێمان دەڵێت، دەڵێت، بۆ کڕینی گۆزەیەک چووم بۆ لای گۆزەکەرێ، سەد گۆزە پێم پێکەنی هەر یەک لەبەرێ، وتیان داماو ئەمڕۆ ئێمە دەبەی سبەی خۆت دەبیە گۆزەیەک لای گۆزەکەرێ چەند جوانە ڕەحمەتی خوالەخیان بێ چۆن تێگەشتووە لەوەی کە کاتێک تۆ دەچی گۆزەیەک دەکڕی ئەی نازانی خۆت گۆزەی ئەی نازانی ئەو گۆزانە پێت پێ دەکەنن تۆ ئەمڕۆ ئێمە دەبەی سبەینێ خۆت لەسەر شانی خەڵکی و لەنێو گۆڕدا دادەنرێیت و دەبیتەوە بە گۆزە و جارێکی دیکە دێیتەوە سەر شانۆی ژیان کاتە لاتان سەیر نەبێ لە گڵ گڵ دەبێ گڵ گڵی بوو گڵم دی گڵی هەڵدایەوە بۆ گڵ دوایی هەر گڵ بەدەستی گڵ خرایە گڵ مەگەر وانییە ئێمە گڵین، قبر هەڵدەکەنین، خۆشەویستانمان کە گڵە، دەیخەینەوە ناو گڵ. پێمان دەڵێ، جارێکی دیکە دوایی هەر گڵ، بە دەستی گڵ خرایە گڵ، گڵم دی، گڵی دا ئەدایەوە سەر گڵ. بەڵێ خۆشەویستانم، وفی الارض آیات للموقنین، ئەم زەوییە ئایات و بەڵگە و دەسەڵاتی خوای پەروەردگارە، ئەگەر زەوییەکی تر، ئەگەر فەرشێکی تر، ئەگەر هەسارەیەکی تر شک دەبەن و دەتوانن لەسەری بژین، بڕۆن لەسەری بژین. نەخێر، ئەم ئەرضەی خوای پەروەردگار، وضعها للانام، بۆ هەموو مرۆڤایەتییە، گومانی تێدا نییە. دەڕامێنن بیر بکەنەوە لەوەی کە خوای پەروەردگار چۆن بۆ ئێوەی بار هێناوە، وفی الارض آیات للموقنین کەواتە مسوڵمانانی ئازیز باوکانی بەڕێزم دایکانی بەڕێزم گەنجان منداڵان هەموو لایەکمان مادەم لە گڵین دەبا پەند و ئامۆژگاری وەربگرین با وەکو زەوی بەخشندە بین با وەکو خاک خاک لێبوردە بین دەبا وەکو خاک نهێنی پارێز بین مسلمانانی ئازیز عیبە نابێت سیفاتی خاک لەدەست بین ئای لەو ساتەوەختەی کە زەوی بە فەرمانی خوای پەروەردگار ئەوەی کە لە نێو سنگی دایە دێتە دەرەوە مفەسیرین دەفەرموون ڕەنگە تۆ وابزانی و قەبرە بەس تۆی تیایی هەزاران کەس لەو شوێنەی تۆدا تێکەڵاو بەو خاکە بووە لەبەرەوە لەو ڕۆژەدا وا نەزانی بەس تۆ لە قەبرێکەوە دێیتە دەرەوە و ئەخرەجەتی الأرض و ئەثقالەها مرۆڤەکان چونکە دەبینەوە بە گڵ بە خاک بەڵام جگە لەوەی کە خوای میهرەبان لە کلێنچەی هەموو مرۆڤێکدا ئەو پارچەی دروست کردووە کە بە هیچ جۆرێک ناتوێتەوە و تیا ناچێ لێیەوە دێنە دەرەوە چیت کرد؟ چیت وت؟ چیت خوارد؟ لەگەڵ کێ بووی؟ بۆ کوێ چووی؟ بەهارت چۆن بەڕێ کرد؟ چۆن لە دەشت و سەیرانگاکانا هەڵپەڕیت؟ دەستی کێت گرت؟ لەگەڵ کێدا تێکەڵاو بووی؟ کێت خۆش ویست؟ چ تاوانێکت کرد لە شەودا، لە ڕۆژدا، لە زستاندا، لە هاویندا؟ تحدث اخبارها هەر هەموو هەواڵەکان دەگێڕێتەوە هەمووی بە زیندوێتی دەخرێتە بەرچاوت ببینە ئەمەیە کار و کرداری تۆ دەکەواتە با من و تۆش بۆ پاراستنی عیب و عاری یەکتری وەکو زەوی بین نهێنیەکان هەڵبگرین مەگەر لە کاتی خۆی مەگەر لەگەڵ کەسی خۆیدا نهێنی بدرکێنین بەڵێ خۆشەویستانم با وەکو زەوی بە سەبر بین ئەها زەوی خوا فەرمانی کردووە ئارام دەگرێت تا ئەو کاتەی ئیدا دکەتی الارض دکا ئەو کاتەی خوای پەروەردگار ئەمر دەکا و زەوی شەق دەبێ ئەنجا نهێنیەکان دەردەخات تا ئەو کاتە ئارامی هەیە چەند قەویە چەند بەهێزە زەوی جاذبیەتی هەیە مسوڵمانانی ئازیز جاذبیەت یعنی چی ئەمە خەڵاتی خوای پەروەردگارە کە زەوی جێگیر کردووە جاذبیەت بریتیە لەوەی کە ئێستا من دەتوانم ڕابوەستم تۆی بەڕێز دەتوانی دابنیشی شۆفێری بەڕێز دەتوانێت سیارە لێ بخوڕێ تیارە بەو ئاسمانەوە جاذبیەتی نیعمەتی زەویە خوای پەروەردگار وای کردووە کە ڕای دەکێشێ ئەجینا ئێستا من دەڕۆشتم بە ئاسماندا ئەوە قەرارە خوای پەروەردگار قەراری بەخشیوە زەوی ئارام کردووە کە دەبێ من و تۆ ڕابگرێ لەسەر زەوی دەکەواتە مسلمانانی ئازیز ئێمەش با جاذبیەتمان هەبێ بۆ یەکتری با ببین بە ڕەحمەت بە سۆز یەکتری ڕابکێشین بۆ چاکە یەکتری یەکتری دوور بخەینەوە لە خراپە یەکتری بپارێزین لە هەموو تاوان و خراپەکاری و گوناهێک ئاوەکان، دەریاکان، دەشت و دەرەکان، کێوەکان، سەیرانگاکان نابێ پیس بکرێ، چونکە ئەمانەتێکە و لە ئەستۆی من و تۆی موسڵمانایە، بە تایبەتی خاکی کوردستان بە نموونە، نابێ خیانەتی لێ بکرێ، لە سەرخانی، لە سنووری، بستێک خاکی کوردستان، پەنجەیەک خاکی کوردستان بەقەدەر نووکی دەرزییەک لە خاکی کوردستان بۆ من و تۆی مسوڵمان هەر یەک حوکمی هەیە و هەمووی دەبێ بپارێزرێ خاکەکەی، نەوتەکەی، غازەکەی، گازەکەی، ئاوەکەی، ژینگەکەی هەر هەمووی دەبێ وەکوو چاومان بیپارێزین چونکە هەر کەسێ خیانەت لە خاک بکات دڵنیا بن مسوڵمانانی ئازیز ئەوە خاک تۆڵەی لێ دەکاتەوە. کەواتە مسوڵمانانی ئازیزم خاک لە کۆتاییدا پێمان دەڵێ ئەی مسلمانی بەڕێز ئەی مرۆڤ و مرۆڤایەتی ئەوڕۆ لەسەر پشتم ڕێ دەکەی ئەوڕۆ لەسەر پشتم لە ناز و نیعمەتای بەڵام سبەینێ لە نێو سنگمدا ڕاکشاوی ئەی مرۆڤ و مرۆڤایەتی، ئەمڕۆ بە ویستی خۆت چی دەپۆشی، چەندێک ڕەنگی جلوبەرگت هەیە و ئاڵوواڵا خۆت دەنوێنی، ئایا دەزانی سبەینێ لە نێو سنگمدا لە نێو دوو توێی قوماشێکدای گیرفانی نییە لە کاتێکدا لە دونیادا گیرمان خواردووە بە دەستی گیرفانەکانمانەوە و گیرفان قوڵی بە تایبەتی دەسەڵاتداران ئەی مرۆڤ و ئەی مرۆڤایەتی بەسەر پشتمدا پیاسە دەکەی سەیرانگاکان بە شەو و بە ڕۆژ قسە دەکەی ئەم و ئەو دەبینی دەستی نامەحرەم دەگری بەڵام دڵنیابە سبەینێ لە نێو سنگمدای بە تەنها ڕاکشاوی لە نێو یەک قەبردا ناتوانی بکەویتە سەر پشت تەنگ و تاریکە خۆشی و ناز و نیعمەتەکانی دنیا ئەوەت لەبیر نەباتەوە ئەی برای مسوڵمانم کەواتە ئەمە پەیامی زەویە بۆ من و تۆ لە کۆتاییدا پێمان دەڵێ برای مسلمانم ئەم زەویە پێمان دەڵێ ئەی مرۆڤ ئەی ئادەمی بۆ وا غافڵی بۆ بێ خەمی تۆش پاییزت بەسەردا دێ تۆش بەهاری تەمەنت کۆتایی دێ ئەسپەردەی ناو قەبر و گۆڕ دەکرێی و دەبیتەوە بە گەو دڵنیابن ئەم بەهارە وەکو قیامەتە زیندووبوونەوەیەکە و پیشانمان دەدرێ بەڵام کە بەهاری قیامەت هات وەک سەلکە پیفکۆکێک کە جۆرێکە لە شاخەکانی کوردستاندا هەیە دەژیەیتەوە بەرەو حەشرگا بەڕێ دەکرێی گەر لەم بەستەم تێبگەی برای مسلمانم خوشکی مسلمانم بە ویژدانی لە ژیرانی چونکە تۆش تاقە گوڵێکی و بۆ چەند بەهارێک میوانی، دڵنیابە ئەگەر لە نێو بەهاری خوای پەروەردگاردا بەهاری قورئان لەبیر بکەی، ئەرکی سەرشانت لەبیر بکەی، دڵنیابە برای مسوڵمانم ئەگەر ئەمڕۆ لەسەر ئەم زەویەدا بەندەی خوای پەروەردگار بی سبەینێ نێو خاکەکەت باخێکە لە باخەکانی بەهەشت نێو گۆڕەکەت سبەینێ زەوی بۆت دەگری کەواتە هەرکەسێ ئەگەر لەسەر زەوی بەندەی خوا نەبێ سبەینێ زەوی دەیگرێنێ سبەینێ پەراسوی ڕاست و چەپی لێک دەئاڵێنێ سبەینێ ئەو گۆڕەی بۆ دەبێ بە چاڵێک لە چاڵەکانی جەهەنم کەواتە برای مسلمانم گەنجی مسلمان بزانە چۆن ژیانت بەڕێ دەکەی بزانە خۆت بپارێزە لە گوناه و لە تاوان خۆت بپارێزە لە تێکەڵاوبوونی نامەحرەم خۆت بپارێزە لە درۆی سیاسیان، خۆت بپارێزە لە پیلانی ئیبلیس و شەیتان، خۆت بپارێزە لە تێکەڵاو بوون لەگەڵ ئافرەتی نامەحرەم، خۆت بپارێزە لە هەڵپەرکێ و لە هەڵبەز و لە دابەزین، خۆت بپارێزە لە عاداتی جاهیلی، خۆت بپارێزە لەوەی کە بەڕاستی تەمەنت کۆتایی پێ دێ، ئەگەر تەمەنیشت کۆتایی پێ هات دڵنیابە هەر هەمووی لە نێو خاکدا بۆت خەزن کراوە و دێتەوە پێشاوت، یا اللە لێت داواکارم بۆ خاتری اسمی عظمت خوایە بە جۆرێ بمانژیێنە تۆ لێمان ڕازی بی خوایە لە ساتە وەختێکدا کۆتایی بە تەمەنمان بێنە خۆت لێمان ڕازی بی یا الله کۆتایی بە تەمەنمان بێنە لە ساتە وەختێکدا لا اله الا الله محمد رسول الله لەسەر ژیانمان ڕەنگی دابێتەوە و لە زمانمانە خوایە ئەم خاکە بکە بە و دایکە گەورەیەی بە سۆز و خۆشەویستیەوە پێشوازیمان لێ بکە خوایە پەنا دەگرین بە تۆ لە ناڕەحەتیەکانی عەذابی قەبر خوایە پەنا دەگرین بە تۆ لە تەنهایی قەبر خوایە پەنا دەگرین بە تۆ لە تاریکایی مەحشەر یا اللە خوایە ڕەحم بە دایک و باوکی مولایەکمان بکە خوایە ڕەحم بە دایک و باوکی مولایەکمان بکە خوایە ئەوانەی منداڵیان نیە منداڵیان پێ ببەخشە خوایە منداڵیان پێ ببەخشە یا ئەرحەم الراحمین بۆ خاتری گەورەی خۆت و ناپیرۆزەکانت اللهم آمین ادعو الله وأنتم موقنون بالإجابة